مەلا ئایا خەلیفە عوسمان ڕەزای خوای گەورەی لێبێ لە یەک ڕەکعەتدا خەتمی قورئانی کردووە ریوایەت هەیە لەسەر ئەوە تا چەند ڕاستە واللە اعلم گریان بە دەنگی بەرز لە ناو نوێژدا تا چارت دەکرێ وەکو باسمان کرد لە هەدی محەممەد عليه ساسەسلام خۆت کپکەوە برا بەڕێزەکەم لە ناخی خۆتدا گریانت بێ ئەمە بە کەیفی خۆت یانی دەنگ بەرز کەیتەوە و بە دەنگ بگریت کارێکی باش نییە تا مەگە لە سەیتەرەی خۆت دانەمێنێ دەنا نیکیت چکە پیاوەری خوالی ساسەلام باسمان کرد کە گریانی چۆن بووە خێزانم مارە کرد و شاهیدەکە باوکی و مامی کچەکە بوون بەڵام هیچ کامیان نوێژ ناکەن ئایا کێشەی هەیە؟ لا نکاح إلا بولي وشاهدي عدل ئایا نوێژنەکەر عادلە نەوەڵا نوێژنەکەر کوفری کردووە فاسقە تێگەیشتی بۆیە دوو کەس بکە شاهد لەسەر مارەک بڕینەکە کە عدل بن فەرمێ لای ئێمە دەچنە سەر قەبر قەبری شێخ بۆ چاکبوونەوە بۆ نموونە کەسێکی یا کەسێکیان بردۆتە سەر زمانی نەماوە ماوەیەک کە چۆتە سەر قەبرەکە یەکسەر چاک بۆتەوە براکانم نصی قورآن خی گەوردە فەرمێ و ئیدا مەریضت فهو یشفی ئیبراهیم عليه سەڵات سلام دەفەرمێ کە من نەخۆش کەوتم فهو یشفین ئەو کەسە ومن یعش عن ذکر ربه ئەو کەسەی کە پشت لە ذکرەکەی خوا لە قورآانەکەی خوا هەڵبکە خوای گەورە شەیطانێکی بۆ دادەنێت شەیطانێکی لەگەڵە ئەو شەیطانە سەری لێ دەشێنێ ئەو شەیطانە گومڕای دەکات بۆ نمونە نوتقی نییە کە نوتقی نییە ماوەیەک پەروەردگار بێگومان نەوعێک لە دەسەڵاتی داوەتە کێ مۆڵەتی کێی داوە مۆڵەتی جنی و شەیاتینی داوە دەی ئەو جنە دێتە ناو لاشەی ئەو مناڵەوە یا ئەو کەسەوە وای لێ دەکان و تقینە بێ ماوەیەک ئەو جارە وەسوەسە دروست دەکات هەر شەیاتین بیبەنە سەر فلان مەرقەدا چاک دەبێتەوە ئەوە خۆی هەمووی مەسرحیەکە کە شەیاتینەکان بەیەکەوە تەرتیبیان کردووە بۆی وای لێ بکەن کابرا توشی شەریک بۆ خوا دانانی بکە فعلا هەڵی دەگرن دەیبان بۆ سەر مەرقەدەکە کە بچۆ ئەوێ ڕێک جنەکە لە لاشەی دێتە دەرەوە و نوتقی دەبێتەوە ئەو مەرقەدە ئەو پیاوەی کە لەوێ نێژراوە بەخوا ئاگای لەم بابەتە هەر نییە کە کەسێکە و نوتقی نەبوو و زمانی نەبوو و هاتۆتە سەر مەرقەدی و داوای لێ کردو و ئەوجا ئەو شیفای دابێت و یا ئەو واستەی بۆ کردووە ئاسڵەن ئاگای لەو شتانە هیچی نییە بە تایبەتی قەبری ئەو کەسانەی کە خەڵک ئیعتقادیان پێیانە جنیەیەکی لێ ئەو جنیە دەچێ خەڵک گومڕا دەکا بۆی ڕایان چێشە بۆچی بۆ سەر ئەو مەرقەدە و تووشی شەریک بۆ خوادانانیان بکە بۆیە براکان منسان داوا لە غیری خی گەورە بکە تووشی شیرک دەبێت بە تایبەتی داوای شیفا تۆ بچیتە سەر مەرقەدێک داوای شیفای لێ بکەی یا داواشی لێ نەکە بەس بیبەنە سەر ئەوێ بەو اعتقادی کە ئەو بەبێ داوا لێکردن ئاگای لێتی و یەکسەر شیفای بۆ دەنێرێت ئەمە شەریک بۆ خوا دانان و جەهالەت و نەفامیە. ئایا خواردنی خورما و ئاو بە تاک سونەتە؟ بەڵێ پێغمبەری خوا علیه ساسم ئاو کان یتنفس فی الماء ثلاثا بە سێ قوم دەی خواردەوە و خورماش هەر بە ویتر یاکلوهن ویترن فرمي ذكرتم أن حديث لا صلاة لمن لا وضوء له ولا وضوء لمن لم يذكر اسم الله عليه ضعفه الشيخ مقبل وقد رأيت في كتابه إجابة السائل على بعض المسائل أنه يصلح الحديث أو أنه يصح الحديث فما هو قولكم بارك الله فيك هذا الحديث أو دراسة هذا الحديث درسناها عند الشيخ عبد الرحمن العدني كان يدرسنا الروضة الندية فهو الذي ضعف الحديث وذكر جميع طرق هذا الحديث وأنه لا يصلح للاحتجاج والله أعلم هل كل شيء يحبه الله أو يحبه رسوله صلى الله عليه وسلم فعله يصير سنة نعم عبادت شيئا عبادت شيئا برام اسم جامع لكل ما يحبه الله من الأقوال والأعمال واتە شتێک خوای گەورە پێ خۆش بێ عیبادەتە خۆشردنی ڕۆژی جێژن وەک ڕۆژی جمعە وایە نەخێر وەکو ڕۆژی جمعوانە براکەم واریدە لە سەحابەوە کە هەیە خۆی شۆریوە بەڵام ینی تەنەظف و جل خۆ پاککردن و و لەبەرکردنی جلی جوان ئەوە سنەتە ئامۆژگاری چی بۆ گەنجانێک کە بەهۆی تەڵەبی عیلمەوە ژنهێنانیان دوا دەخەن وەڵاهی براکەم حکومەکەی دەگۆڕێ لە کەسێکەوە بۆ کەسێک و لە تەمەنێک شێو بۆ تەمەنێک ئەگەر ئەو کەسە یعنی ئیشتیهای ژنهێنانی نەبێت زۆر بە قووەت بەڵام ڕغبەتی کو هیمەتێکی عالی بۆ تەڵەبی علم هەبێت باجارێ تەڵەبی علم کە انشاءله بە تایبەتیش کە تەمەنەکەی زۆر نەبێ ئەمما کە تەمەنەکەی گەورە بوو و سەیری خۆشی دەکا لە تەلەبی علم ساردە و نەبێ زۆر بەرەو پێش چێ و پێشکەوتوو بێ تێیدا و حەزیشی لە ژنهێنان بێ نەوەڵا برام ڕۆژ نەکەت بێنە خوا بۆ داسانکە وردە وردەش ان شاء الله علم هەر دەست دەکەوێت کە تۆ مەبەستت بێ فەرمێ کەسێک کەسێک بووم تاوانبار بووم بەڵام تەوبەم کردووە ئێستا لە ناو نوێژ زۆر دێتە خەیاڵم تاوانەکانم خشوعم لێ تێک دەچێ چارەسەر چییە چارەوەی براکەم زیاتر تەوبە بکەی داوای لێبوردن لەخوای گەورە بکەی و لە ناو نوێژەکەشتدا بیر لە ئاەتەکان و لە زیکرەکان بکەیتەوە لە عڵەمەتی خوا گەورە بکەیتەوە بۆ ئەوەی کە ئەو شتانە نێتەوە فکرت انشاءاللە